سلێمانی قەد ناهێڵین سیمای جوانت بشێوێنن قەد ناهێڵین گوڵی یەخەی گۆی ژەوەزمەڕ بژاکێنن بە بارتەقای هەموو دنیا خۆشمانەوێی سلێمانی تۆ سومبولی کوردستانی ئەتکەین بە پایتەختی جوانی سلێمانی دڵنیابە ئەتپارێزین لە چاومانە تۆ ئاوازی تۆ گۆرانی لە گەرووی هەر هەمومانە سلێمانی تۆ ئایندەی مناڵێکی کوردستانی نەک پایتەختی ڕۆشنبیری تۆ پایتەختی دڵ و گیانی هۆگری تۆین گیانبەخشی تۆین دڵسۆزی تۆین سلێمانی بۆ بەهاری کامەرانیت نەورۆزی تۆین سلێمان.